هەدەفی مونافقەکان ڕەخنەگرتنە لە ئیسلام و تانە و تەشەردانە لە ئیسلام بەڵام کۆمەڵێک ئینسانی مغەفەل و ساولکە بەوە نازانن لە مونافقێکەوە شتێک دەبیستن یەکسەر ئەوانیش دەیڵێنەوە وەکو توتی و دووبارەی دەکەنەوە لە ناو خەڵکو نازانن زەرەری ئەو ئیشاعە درۆیە چییە بەردەوامە ئەوە لە هەموو سەردەمێکدا بە تایبەتیش ئەو کەسانێک کە فەشەل دێنن لە بەرامبەر بەڵگەی قورآن و سنت ناتوانێ ڕخنەی قورآن و سنەتی لێ بگرێت ناتوانێ ڕخنە لە قسەت بگرێت ناچار پەنا دەباتە بەر بهتان بۆ کردنت پیاوی ئەوە نییە بڵێ ئەو شتت غەڵەتە بە بەڵگەی قورآن و حەدیث ناتوانێت شتەکە ڕاستە ناچار ئەی چۆن خەڵکت لێ بڕەتێنێ خەڵک بکاتە دژمنت و ئەو حەقت لێ وەرنەگرێ بهتانێکت بۆ دەکات ئاسانە بهتانکردن ئاسانە وەکو لە سەردەمی خۆماندا کە قسەی حەق بە خەڵک بگوترێ و خەڵک بۆ لای تەنها خواپەرستی بانگ بکرێت خەڵک بۆ تەنها شوێنکەوتنی سنەتی پێغەمەری خوا علیه السلام بانگ بکرێت یەکێک لەو لاوە ڕاست دەبێتەوە باب ئەوە ئێڕهابی و تیرۆرستە ئێڕهابیە ئێڕهابێتەکە لە چدایە کامەیە تیرۆرستیەکە کە دەڵێن با خەڵکی شەخص پەرست نەبن خوا پەرست بن ئەوە تیرۆرستیە یەکێکی تر لەو لاوە لێت ڕاست دەبێتەوە بابەوە عمیلە و بەکرێ گیراوە ئێوە نایناسن نازانن مەسلەکە چییە هەبووە مەلایە و دەنگیشی تەسجیل کراوە و بڵاو بۆتەوە وتوێتی مانگانە لە ئەمریکا و لە ئیسرائیلەوە ئەوەندە پارەی بۆ دێ ئەو خەتیبەی مزگەوتی گەورەی چوارقوڕنە دەنگی تەسجیل کراوە و مەلایە لە خوا ناترسێت ناتوانێت بڵێ ئەو قسەیە غەڵەتە نە بڵاوی دەکات و بابەوە عەمیلی ئەمریکایە و عەمیلی ئیسرائیلە و بەکرێ گیراوە و نازاننەوە خەریکی چییە هەیە ئیسلامیە کە بەڵگەی پێ نامێنێ لە بەرامبەرت بابە ئەوە دژی مسلمانانە ئەوە عەمیلە ئەوە یەکێتیە لەو لاش دەڵێن ئەوە پارتیە لەو لاش دەڵێن ئەوە بەعسیە هیچی پێ نییە ناتوانێ بڵێ ئەو قسەیە غەڵەتە بهتانێکت بۆ دەکات زۆر بە ئاسانی عەمیلە و بەکرێگیراوە دژی مسلمانانە دژی مسلمانان حزبەکەی تۆ کە ئیسلامیە بەڕاستی نازانم چۆن حزبێکی علمانی بەڕاست بزانم مسلمان دەبێ هەمووی شوێن ڕێبازی خوای گەورە کەوێ لە شوێن سنەتی پێغمبەری خوا بڕوا عليه الصلاة والسلام نابێ مسلمانان تەفرەقە و پارچە پارچە بن خوا بە تەنها بپەرستین و تەنها شوێن پێغمبەری خوا کەوین عليه الصلاة والسلام بەڵام کە بەڵگەت پێ نەما بهتان کردن ئاسانە مەسەلەکە خەتەرە براکانم خوای پەروەردگار دە ئاەتی ناردە خوارەوە بۆ ئەوەی دەرز بێ بۆ ئەو کەسانەی کە بوتان بۆ مسلمانان دەکەن بەڵام نابێتە دەرز بۆ زۆربەی کەس